زێرناسی مەزن نیکۆلاس کۆپەرنیکۆس ساڵی 1473 زینی لە شاری تۆرۆن لەدایک بووە کە لەسەر ڕووباری ڤستۆلای پۆڵندایە لە نێو بنەماڵەیەکی خۆشگوزەراندا پێگەیشتووە لە هەرەتی لاویدا خۆی گەیاندا زانکۆی کراکۆ هەر لەو دەمیشدا گرنگی تەواوی دابووە ستێرناسی لە ناوەڕاستی بیستەکانی تەمەنیدا چوو بۆ ئیتالیا بۆ خوێندنی پزیشکی و قانون لە زانکۆکانی پۆڵۆنا و پادۆڤا. لە دواییشدا چوە زانکۆی ڤیرارا و پلەی دکتۆرای لە قانونی کەنشتەییدا وەرگرت. پاشان بووە تەرسایەک و خۆی گەیاندە کاتدرائیی فرۆمبێرگ لە پۆڵەندا. هەرچەندە پیشەی ستێرناسی نەگرتبووە خۆی بەڵکو لە پشوودانیدا خەریک دەبوو پێوەی و کاتی پێ دەبردە سەر، بەڵام هەر ئەو کارنامە مەزنانەیشی بوو کە ناوبانگی پێ دەرکرد. ئەو دەمەی کە لە ئیتاڵیادا جێنشین ببوو، بە بیرەکانی فەیلەسووفی یۆنانی ئەرستەرخس سامۆسی لە سەدەی سێهەمی پێش زایینی ژیاوە ئاشنا بوو کە دەیگوت زەوی و ستێرەکانی تر بە دەوری خۆردا دەسووڕێنەوە. کۆپەرنیکۆس ئەم بیردۆزەی زۆر لا پەسەند بوو. ئەوە بوو لە تەمەنی چل ساڵیدا کورتە دەستنووسێکی دەربارەی ئەو بیروڕایانەی کە کۆی کردبۆوە بڵاو کردەوە لە نێو دۆستەکانیدا. چەند ساڵێک خۆی خەریک کرد و کەوتە لێکۆڵینەوە لە سەر تێبینی و ژمێرکاری و ئەو کارانەی کە پێویست بوو بۆ داڕشتنی پەڕاوە مەزنەکەی دەربارەی خولانەوەی ستێرە ئاسمانیەکان کە زۆر بە شێوەیەکی ژیرانە لە سەر بیردۆزەکەی دەدوا بە سەلماندنەوە ساڵی هەزار و پێنج سەد و سی و سێ زاینی لە تەمەنی شەست ساڵیدا هەستا بە سازکردنی چەند کۆڕێک لە ڕۆما بۆ درکاندن و ڕوونکردنەوەی چەند خاڵێکی سەرەکی لە بیردۆزەکەیدا جا ئەو کاتەی کە لە نووسینی پەڕاوەکەی ببووەوە دوودڵ بوو لە بڵاوکردنەوەی چونکە لە گێرمەوکێشەی کەنشتە دەترسا. هەرچەندە هەر نەیتوانی چاپی بکات تا لە دوا شەستەکانی تەمەنیدا نەبێ، جا ئەو ڕۆژەی کە مرد یەکەم دانەی چاپکراوەیان لە پەڕاوەکەی بۆ هێنا. لەو پەڕاوەیدا زۆر بە ڕێکوپێکی ڕوونی دەکردەوە کە زەوی بە تەوەری خۆیدا دەسوڕێتەوە، مانگیش بە دەوری زەویدا دەسوڕێتەوە. زەوی و گشت هەسارە؟ لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. هەسارە واتە کەوکەب. کۆتایی پەراوێز. گەڕۆکەکانی تریش بە دەوری خۆردا دەسوڕێنەوە. بێگومان کۆپەرنیکۆس هەروەک پێشینانی کەوتە هەڵەوە لەو پێوان و ڕێژەییانەی نێوان وێنەی نەخشە و دوورە بنەڕەتییە سروشتییەکان. هەروەها لەوەیشدا کەوتە هەڵەوە بیردۆزەی و نەبێت هەر بیرکارییەکی ئاڵۆزاو بێت، بەڵکو وردەکاریشی لەگەڵدا دەویست. بەڵام بە هەرچۆن بێت بایەخێکی زۆر گرنگ و مەزن بە نووسینەکانی دەدرا. لە ڕاستیدا بیردۆزە و تێڕوانینەکانی کۆپەرنیکۆس شۆڕشێکی گەورەی خستە بیرکردنەوەمانەوە دەربارەی گردوون، هەروەهایش بووە گۆڕانکارێک لە تێڕوانینە فەلسەفیەکانماندا. دەبێت ئەوەشمان لە یاد نەچێ کە ستێرناسین ئەوەندە لە ژیانی ڕۆژانەدا ناگات بە زانستی فیزیک و کیمیا و ژینزانی، واتە لە توانای مرۆڤدا هەیە کە تەلەفزیۆنێک، ئۆتۆمبێلێک یان هەر کارگەیەکی کیمیایی دروست بکات بەبێ ئەوەی پەنا بۆ بیردۆزەکەی کۆپەرنیکۆس بەرێت، بەڵام ناتوانێت دەستبەرداری بیردۆزەکانی لاڤوازی و ماکسوێل بێت لەم بوارەدا. لەوە دەکا کە دەرکەوتنی پەڕاوەکەی کۆپەرنیکۆس نوێشکێک بێت نەک تەنها لە ستێرناسی نوێدا،